ڕاسکۆڵنیکۆف ماوەیەکی زۆر خەوت، بێ ئەوەی خەو ببینێت، تەنانەت ناستاسیاش کە سەعات دەی بەیانی هاتە ژوورەکەی بە هەزار حاڵ لە خەو هەڵیسان، نان و چای بۆ هێنا، ئەو چایی مابوو و جارێکی تر ناستاسیا کردبیە قۆریەکەی خۆیەوە، ناستاسیا بە توڕەیە وتی، خەوێکی سەیرە، ئەڵێی بۆ خەو دروست بووە؟ ڕاسکۆڵنیکۆف بە بێزاریەو کەمێک جوڵا. سەری ئێشا، کە هەستایە سەر پێ، لە ژوورەکەی دا سوڕێکی خوارد و دیسان کەوتەوە سەر قەنەفەکە. ناستاسیا هاواری کرد وتی، دیسان خەو؟ باشە تۆ نەخۆشیت؟ ڕاسکۆڵنیکۆڤ وەڵامی نەدایەوە. ناستاسیا وتی، باش ئێستا چایی دەوێ؟ ڕاسکۆڵنیکۆڤ لە کاتێکدا چاوی ئەنایەوە سەر یەک ڕووی لە دیوارەکە کرد و بە زەحمەت وتی جارێ. ناستاسیا بە سەریەوە وەستا وتی، ڕاسکۆڵنیکۆف هەستا و دانیشت، وەلێ هیچی نەوت و چاوی لە زەوییەکە بڕی. ناستاسیا پرسی، نەخۆشیت یان نا؟ وەلێ جارێکی تریش وەڵامی نەبیست و دوای کەمێک بێدەنگی وتی، هەر هیچ نەبێ بچۆرە سەر شەقامەکە بایەکی باڵت بدا، هیچە خۆیت یان نا؟ ڕاسکۆڵنیکۆف بە زەبوونییەوە وەڵامی دای و وتی، دوایی بڕۆ. دەستیشی وا ڕاتەکاند کە نیشانەی بێزاری بوو. ناستاسیا ئێستێکی تری کردەوە، بە سۆزەوە لێی ڕوانی و چووە دەرێ. دوای چەند چرکەیەک ڕاسکۆڵنیکۆف چاوی کردەوە و ماوەیەک لە چاو شۆرباکە ڕاما. نانەکەی هەڵگرت، بە کەوچکەکەی دەستی کەوتە نان خواردن. بە نابەدڵی چەند تیکەیەکی خوارد، تەنیا دوو سێ کەوچک و ئەویش وەک بە زۆر بێ وابوو، سەریشی ئیدی ئەوەندە نەیەشا کە لە خواردنەکە بۆ دیسان لەسەر قەنەفەکە ڕاکشایەوە. وەلێ ئیتر خەوی لێ نەکەوت بەڵکو بێ جوڵە لە کاتێکدا کە دەموچاوی نوقمی سەرینەکە کردبوو ئەدوت بەردەوام خەو نەبینێ خەونەکانی زۆر سەیر و سەمەرە بوون پێش هەر شتێک وای هاتە بەرچاو کە لە شوێنێکی ئەفریقادایە لە میسر یان لە مێرگێکی نادیاردا کاروان ئەحەسێتەوە و حشترەکان بە هێوری نووسون لە دەوروبەریدا گەلێک دارخورما هەیە هەموو خەڵکەکە سەرگەرمینان خواردنن وەلێ ئەو هەر ئاوە خواتەوە ڕاست لە کانیەک کە لە پاڵی دایە و خوڕەی دێ هەوا فێنک و ئاوی شیرین و سارد ئاو بەسەر بەردی ڕەنگاو ڕەنگ و لمی ئاڵتونی داڕوات و ئەدرەوشێتەوە لە پرا ئاشکرا گوێی لە دەنگی زەنگی سەعات بوو ڕاپەڕی هاتەوە سەرخۆی سەری بەرز کردەوە لە پەنجەرەکەوت تەماشای دەرەوەی کرد کاتی لەبەرچاو گرت و زوو لە کاتێکدا کە تەواو هاتبووە سەر خۆی هەستا وەک ئەوەی یەکێک بە زۆر لە قەنەفەکەی کردبێتە وابوو لەسەر نوکی پەنجەی لە دەرگاکە نزیک کەوتەوە لەسەرخۆ کەمێکی ترازان گوێ قوڵاغی بیستنی دەنگی خوار پلیکانەکان بوو دڵی تون لێدا بەڵام هەموو شتێکی لای پلیکانەکان ئارام و هەموویش نووسبوون زۆری بەلاوە سیر بوو کە توانی بووی لەو بێدەنگیەدا لە دوێنێشەوە تا ئێستا بخەوێت و نەکارێکی ئەنجام دابێت و نەشتێکی ئامادەکردبێ سعاتیش گەشت بێتە شەش لە پرا لە بریخە و بێهۆشی شپرزەی و بیماریەکی نائاسایی چۆکی لە سەردانە پێشەکی کارەکە هێن زۆر نەبوو هەموو توانای خستەگەڕ تابیر لە هەموو شتەکان بکاتەوە و هیچی لەبیر نەچێت وەلێ دڵی وا لێدا و دەنگی هات کە بە زەحمەت هەناسەی بۆ درا ئەبوو لە پێشدا بەرەزوانەیەک پەیدا بکات و بیدورێ بە پاڵتۆکەیدا ئەمە کارێکی کەم خیان بوو دەستی وەردایە ژێر سەرینەکەی و لە ناو جلەکانیدا کە لەوێدا لەسەر یەک نرابوو کراسێکی کۆن و دراوی خۆی دەرهێنا لە پارچەکانی تیلماسکێکی بڕی کەپانی پێنج و درێژی سی و پێ سانتیمەتر بوو تیل ماسکەکەی دوو لا کرد، پاشان پاڵتاوە هاوینییە هەرا و تۆکمەکەی کە لە قوماشی ئەستوور دروست کرابوو، تاقە بەرگێکی بوو کە بە سەر جلەکانی تریدا لەبەریێ کرد، لەبەری خۆی داکەند و هەردوو سەری بەرزوانەکەی لە ژێرەوە بە بن باڵی چەپیەوە بەست. لە کاتی درونەکەدا دەستیێ لەرزی، بەڵام توانی بەسەر خۆیدا زاڵ بێت و کارەکە بە باشی ئەنجام دا. بە جۆرێک کە پاڵتاوەکەی لەبەر کردەوە لە دەرەوە هیچ نابینرا. دەمێک بوو ڕاسکۆڵنیکۆف دەرزی و دەزووی ئامادە کردبوو، لە پارچە کاغەزێک داخستبوویە ناو مێزە بچکۆلەکەوە، وەلێ لەبارەی بەرزوانەکەوە ئەبێت ئەوە بوترێ کە داهێنانێکی زۆر وردی خودی ئەو بوو. بەرزوانەکە پەیوەندی بە تەورەکەوە هەبوو چونکە هەرگیز ناکرێت تەورێکت بەدەستەوە بێت و بە کۆڵان دابڕۆی ئەگەر لە ژێر پاڵتاوەکەشیدا بشارداتەوە هێشتا هەر ئەبوو بە دەستیەوە بواە و ئەمەیش بێگومان سەرنجی خەڵکی ڕاکێشا ئێستا بەهۆی بەرزوانەکەەوە تەنیا ئەوەندە بەس بوو دەمی تەورەکەی لێوەڕەت بکە تا تەورەکە لە ژێر بنباڵیدا لە ناوە بە درێژای ڕێگاکە بەرە زوانەکە و لەسەرخۆ ئاوێزان بێ. ئێستا ئەیتوانی دەستی بخاتە گیرفانی دەرەوەی پاڵتاوەکەی و لەوێوە دەسکی تەورەکە لەناوە بگرێ بۆ ئەوەی ئەملاو ئەولا نەکا. لە بەرەوەی پاڵتاوەکەی گەلێک هەراو بوو، هەر تەواو لە کیسێگە چوو، بۆیە لە دەرەوە ئەوە دەرناکەوت کە لە ناوەدا، لە ناو گیرفانەکانەوە شتێک بە دەست گیرا بێ. بیرۆکەی ئەم بەرە زوانەی لە پێش دوو هەفتەوە لە سەردا بوو. کە ڕاستکۆڵنییکۆڤ لە کارەکەی بووە پەنجەی خستە ناو ئەو درزە بچووکەوە کە کەوتبووە نێوان قەنەفەکە یان وەک پێی ئەڵێن دیوانی تورکی و زەویەکەوە لە سوچی لای چەپیەوە کەمێک گەڕا و ئەو ئەمانەتی کە دەمێک بوو لەوێدا شارد بێ هێنایە دەرەوە ئەبێت ئەو ڕاستیەش بڵێین کە ئەو ئەمانەتە بە هیچ جۆرەك ئەمانەتێکی ڕاستەقینە نەبوو بەڵکو پارچە تەختەیەکی ڕێک و سافکراو بوو هەر بەقەدەر قوتویەکی جگەرەی زیوە بوو ئەو هەروە بەڕێکەوت لە کاتی گەڕانێکیدا لە حەوشەی ماڵێکدا کە کارگەیەکی دارتاشی لەلایەکیدا بوو ئەو قوتۆی دۆزی بووە دوایی پارچە ئاسنێکی باریک کە بێگومان لە شتێکی تر ببووە و هەر ئەو ساتە لە شەقامێکدا دۆزیبویەوە، خستبویە سەر پارچە تەختەکە. دوای ئەوەی هەردوو پارچەکەی نابووە سەر یەک، پارچە ئاسنەکە لە تەختەکە بچووکتر بوو، توند بە دەزوێک پێکیەوەی بەستبوون و بە پارچە کاغەزێکی سپی و پاک پێچابویەوە. ئەوەندەیش دەزووی تێ ئاڵاندبوو کە بە ئاسانی ناکرایەوە. ئەم کارە بۆ ئەو مەبەستە ئەنجامدرابوو کە پیرێژنەکە بۆ ماوەیەکی باش سەرگەرمی کردنەوەی بێت و ڕاسکۆڵنیکۆفیش دەرفەتی چەند چرکەیەکی لێ بێنێ. پارچە ئاستنە بچکۆلەکە بۆ ئەوە بوو کە لە سەرەتاوە پیرێژن وانەزانێ شتەکە تەنیا پارچە تەختێکە هەموو ئەمانە ماوەیەک بوو لە ژێر قەنەفەکەدا ئامادەکرابوون هەرەوەندەی ئەمانەتەکەی خۆی دۆزیەوە لە پرێکدا هاواری یەکێکی لە حوشەکەەوە کەوتە بەرجۆوتی دەمێکە سەعات شەش لی داوە ڕاستکۆڵنیکۆڤتی دەمێکە خدایە ڕاسکۆڵنیکۆف بە پەلە بەرەو دەرگاکە چوو، گوێ ڕاگرت، کڵاوەکەی هەڵگرت و لە سیانزە پلیکانەکەوە زۆر لەسەرخۆ بە بێدەنگی وەک پشیلێک هاتە خوارێ. گرنگترین کاری ڕاسکۆڵنیکۆف ئەوە بوو تەورەکە لە موبەقەکە بدزێ. لەبەرەوەی کارەکەی بە تەور ئەنجامەدرا، زۆر دەمێک بوو بڕیاری خۆی دابوو. هەرچەندە ئەو چەقۆیەکی باخ هەڵپاچینی هەبوو، بەڵام نە بڕوای بە چەقۆ هەبوو، نە بە توانای خۆی بۆیە بڕیاری دابوو بە تەور کارەکەی ئەنجام دا ئەبێت هەر لەم لایەنەوە باز لەوەیش بکرێ کە بۆ ڕاست کۆلنییکۆف ئەم بڕیاری دابوو هەموو ئەم بڕیارانە بە جۆرێکی سیر هاتنەکایە واتە چەندە ئەم بڕیارانە تونتر بدرانایە هەر بەو ئەندازێ لە دیدی ڕاست کۆلنییکۆفەوە بڕیارگەلێکی بێماناتر و شومتر دەرەکەوتن لەگەڵ هەموو ئەو کێشە دەروونیە ناخۆشانەی تووشی ڕاستکۆلنییکۆف هاتبوو، بە درێژایی ئەو ماوەیە هەرگیز بۆ تاوێکیش نەیەتوانی بڕوا بە سەرکەوتنی کارەکەی بهێنێ. ئەگەر ڕێکەوت وا بکەوتایەتەوە کە هەموو وردەکاریەکانی نەخشەکە تا دوا هەنگاو جێبەجێ بکرایە و دوا بڕیاری لەسەر بدرایە، بە شێوەیەک کە ئیتر جێگای دوودڵی تیا نەبوایەتەوە، ئەوسا زۆر ئەگەری ئەوە هەبوو کە لە بڕیارەکەی وەک کارێکی زۆر ترسناک و نابەجێ بە تەواوی پەشیمان بێتەوە. بەڵێ، هێشتا گومان و دڵەڕاوکێ و مەسەلەی ئاڵۆز زۆر لە زیادی دابوو، وەلێ بەدەستهێنانی تەور مەسەلەیەکی زۆر بچووک بوو کە هەرگیز ئەوی ناڕەحەت نەئەکرد، چونکە کارێکی لەوە ئاسانتر نەبوو. لەبەرئەوەی ناستاسیا گەلێک جار بە تایبەتی لە ئێواراندا لە ماڵ ئەچوە دەرێ یان سەری لە دراوسێکانەدا یان ئەڕۆشتە دوکان و هەمیشە دەرگاکەی بەکراوەیی جێهێڵا خاوەن ماڵەکە هەمیشە لەسەر ئەمە شەڕی لەگەڵدا کرد لەم لایەنەوە ئەوەندە بەس بوو ڕاستکۆڵنییکۆف لەو کاتەدا لە سەرخۆ بڕواتە چێشخانەکە تەورە کاڵ بگرێت و دوای سعاتێک کە هەموو شتێک کۆتایی پێدێ بگەڕێتەوە چێشخانەکە و تەورەکە لە جێخۆی دابنێتەوە وەێ هێشتا گومان گەلێک لە ئارادا بوو ئەگەر دوای سعاتێک بگەڕێتەوە بۆ ئەوەی تەورەکە بخاتەوە جێ خۆی و بەڕێکەوت ناستاسیایش هاتبێتەوە ئەوێ لەم حاڵەتەدا بێت تێپەڕێت و چاوەڕێ بک بۆی جارێکی تر بڕاتەوە دەرەوە بەڵام ئەگەر هەر لەو کاتەدا ناستاسیا تەورەکەی بێتەوە بیر و بە دوایدا بگەڕێ و بیکاتە هەراوزەنا ئەوسا بەدگومانیەک درزەبێ یان هەر هیچ نەبێ بوارێکی بۆ ڕەخسێنێت هەموو ئەمانە وردەکاریەک بوون هێشتا ڕاست کۆلنییکۆف بیری لێ نەکردبوونەوە یا دەرفەتی ئەوەی نەبوو بیریان لێ بکاتەوە بیری لە کارە سەرەکیەکە کردەوە و وردەکاریەکانی ئەنایلاوە تا ئەو کاتەی کە بە تەواوی لە هەموو شتێک دڵنیا ئەبێ، بەڵام هەمیشە ئەگەیشتە ئەوەی کە هەرگیز کارەکە نایەتە دی، هیچ نەبێ بە لای خۆیەوە وا ئەشکایەوە. بۆ نموونە بە هیچ جۆرێک نەیەتوانی پێشبینی ئەوە بکا کە ڕۆژێک دەستبەرداری بیرکردنەوە بێ، هەستێت و بەو پەڕی سادەییەوە بڕوا بۆ ئەوێ. تەنانەت دوا سەردانی پیرێژنەکەیش، کە زیاتر بۆ پشکنینی شوێنەکە بوو هەر وا ڕۆتینی ئەنجامدرا نەک بە شێوەیەکی سووربوون و جەخت لەسەر کردن. ئەشێت بە خۆی وتبێ. لێگەڕێ بڕۆم و تاقی بکەمەوە ئەوەندە لێکدانەوەی ناوێ بەڵام یەکسەر تێکچوو تفی لە زەوی کرد بێزی لە خۆی هاتەوە هەڵات لە کاتێک داوا ئاهاتە بەرچاو کە دەمێکە ئەو زۆر بە وردی لێکۆڵینەوەی پێویستی دەربارەی چارەسەرکردنی گرفتە ئەخلاقیەکەی ئەم مەسلەی کردووە گریمانەکەی لە چەقۆی تیشە چوو تەنانەت لە خۆشیدا ئیدی هیچ پاساوێکی ماقوڵی نادۆزیەوە کەچی هێشتا هەر لە خۆی دڵنیانە بوو سەرسەختانە خۆی کردبووە وابەستە و بە دوای بەڵگەیەکدا ئەگەڕا، وەک ئەوەی یەکێک ناچاری کردبێ ئەم کارە بکا، وەلێ دوێنێیە کە چاوەڕوان نەکرا و هەموو شتێکی یەکلایی کردبۆوە، لە خۆیەوە کاریگەرییەکی زۆر قووڵی لێ کردبوو، وەک کەسێک دەستی گرتبێت و بە توانایەکی سەیرەوە هەر دوو چاوی بەستبێتەوە و بێ هیچ بەرەنگارییەک بە دوای خۆیدا کێشی بکا وابوو ئەدوت چمکێکی کراسەکەی لە تایی ماشێنێک گیر بووە و ماشێنەکە وردە وردە بەرەو لای خۆی کێشیەکە. لە سەرەتادا کە بێگومان ماوەیەکی دوور و درێژ بوو پرسیارێک لە چوارچێوەی پرسیارەکانی تردا زۆر بە خەستی ئەمی سەرقاڵ کردبوو، بەلایەو سەیر بوو کە بۆچی تا ڕادەیەک هەموو تاوانەکان بە ئاسانی ئاشکرا بن، هەروەها بۆ تا ڕادەیەک شوێن پێی گشت تاوانکاران ئەوەندە ئاسان ئەدۆزرێتەوە. وردە وردە گەیشتە ئەنجامی جۆراوجۆر و سەرنجڕاکێش وای هاتە بەرچاو. کە هۆی سەرەکی شاردنەوەی تاوان ئەوەندە پەیوەندی بە هۆکاری مادیەوە نیە بەڵکو زیاتر بە خودی تاوانکارەوە بەسراوەتەوە هەر تاوانکارێک تا ڕادەیەک هەموو تاوانکارێک لە کاتی ئەنجامدانی تاواندا تووشی جۆرێک لە بێ ئیرادەی و بیری خراپبنەوە واتە لەو کاتەدا کە زیاد لە هەر کاتێکی دی پێویستی بە ئەقل و دانایی هەیە کەچی ئیرادە و بیری ڕووناک جێگاکەی ئەداتە جۆرێک لە مناڵ بازاڕی بە ڕای ڕاسکۆڵنیکۆف، ئەم تاریکی ئەقڵ و لاوازی ئیرادەیە وەک نەخۆشی تووشی مرۆڤ دێ لە سەرخۆ پێگات و کەمێک پێش ڕوودانی تاوانەکە ئەگاتە ئەو پەڕی گەشەسەندن. ئەم حاڵەتە کاتی ڕوودانی تاوان و ماوەیەکیش دوای ئەوە بە کەسەکانەوە بەسراوەتەوە هەروەها وە خۆی ئەمێنێتەوە پاشان وەک هەر نەخۆشیەکی دی لە ناوەچێ. لێرەدا پرسیارێک دێتە پێشەوە کە ئایا نەخۆشی تاوان دروزەکە؟ یان خودی تاوان بە پێی سروشتی خۆی هەمیشە هاوڕێی حاڵەتێکە کە لە نەخۆشی ئەچێ. هێشتا ڕاسکۆڵنیکۆف لە خۆی ڕانابینێت وڵامی ئەو پرسیارە بداتەوە. دوای ئەوەی گەشتە ئەم ئەنجامانە هێشتا ڕاستکۆلنییکۆف باوەڕی تەواوی بۆ هەبوو کە ئەو دوورە لەو جۆرە نەخۆشیانە و ئەقل و ئیرادەیشی بەردەوام لە کاتی ئەنجامدانی بەرنمەیەکی وادا لەگەڵیدان ئەم بڕایی تەنیا لەوە هاتبوو کە ئەو نەخشەکەی خۆی بە تاوان ناداتە قەڵەم. ئێمە لە لێکدانەوەی تەواوی بەسەرهاتەکەدا کە ئەم بەرئەنجامەی لێکەوتەوە چاوپۆشین، چونکە بێ ئەوەیش ئێمە هەنگاوێکمان بۆ پێشەوە ناوە تەنیا ئەوەی لێ زیادەکەین کە کێشەی مادی ڕووت لای ئەو بە پلەی دووەم دێ. ڕاسکۆڵنیکۆف بیریەکردەوە، ئەوەندە بەسە دەسەڵاتت بەسەر ئەقڵ و ئیرادەتدا هەبێت تا بتوانی لە کاتی خۆیدا واتە کە تەواوی وردەکاریەکانت زانی بەسەر کێشەکاندا زاڵ بی بەڵام هێشتا کارەکەت دەستی پێ نەکردبوو ڕاسکۆڵنیکۆف کەمتر بڕوای بە دوا بڕیارەکانی خۆی هەبوو تەنانەت لە کاتی ئەنجامدانیشدا هەموو شتێک بە جۆرێکی دی واتە بە ڕێکەوت و کتوپڕ ڕویانەدا. شتێکی زۆر بچووک پێشەوەی لە پلیکانەکان بێتە خوارێ ئەوی وەستان کە گەیشتە چێشخانەی خاوەن ماڵەکە کە بەردەوام دەرگاکەی کرابەوە بە گومان و پارێزەوە لە ناوەی ڕوانی بۆی بزانێ ئەگەر ناستاسیا لەوێ نەبێ خاوەن ماڵەکە لەوێ یان نا ئەگەر لەوێ نەبێ ئەم دڵنیا بێ کە دەرگای ژوورەکەی باش داخراوە نەوەکا لەو ساتە دا کا ڕواتە چێشخانەکە بۆی تەورەکە بێنێت خاوەن ماڵەکە لە ژوورەکەیەوە سەر بێنێتە دەرێ و چاوی بکە کە بینی ناستاسیا ئەمجاریان نەک هەر لە چێشخانەکەدا بەڵکو سەرقاڵی کارێکیشە یعنی جلە شۆراوەکان لە سەبەتێک دەردێنێ و لەسەر تەناف هەڵیانەخە یەکجار سەری سوڕما هەر کە ناستاسیا ڕاسکۆلنیکۆفی بینی وازی لە جلە شۆراوەکان هێنا، لێی ڕاما تا تێپەڕی و لە چاو ون بوو، بەڵام ڕاسکۆلنیکۆف تەماشای ئەوی نەکرد و وا تێپەڕی وەگەوەی هیچی نەدیبێ و لە کارەکەی سەری نەگرت چونکە تەوری لێ نەبوو. ڕاسکۆلنیکۆف کەوتە سەر سامێکی قووڵەوە. کاتێ بەرەو دەرگای دەرەوە چوو لەگەڵ خۆیدا بیری کردەوە ئاخر چۆن و لەسەر چ بنەمایەک من وام بیرکردۆتەوە کە حتممە نابێ لەم ساتەدا ناستاسیا لە ماڵ بێ چۆن چۆن لەمبارەوە ئەوەندە دڵنیا بووم ڕاست کۆڵنییکۆف هەستی بە داڕمان و تەنانەت زەلیلی خۆی کرد ئەیویست لە داخا بەخۆی پێبکەنێ ڕقێکی خستی ئاژەڵیانە لە ناوەیدا ئەکوڵا لەبەر دەرگاکەدا کەوتەوە بیرکردنەوە چونە سەر شەقام بە بیانوی پیاسەکردنەوە کارێکی دزێو بوو گەڕانەوەش بۆ ماڵەوە لەو دزێوتر بوو کاتێک لە بەردەم دەرگاکەدا و ڕێک بەرامبەر ژووری کراوەی پاسەوانەکە وەستا بوو لە ژێر لێوە بەخۆی وت چ دەرفەتێکی چاکم بۆ هەمیشە لە دەستدا لە پڕا مچڕکێک بە هەموو لەشیدا گەڕا لە ژوورە بچکۆلەکەی پاسەواندا کە دوو هەنگاوێک لێیەوە دوور بوو، لە ژێر کورسییەکی داردا شتێکی بینی ئەبریسکایەوە. تەماشای ئەم لا ئەو لای کرد، کەس دیار نەبوو. بە سەری پەنجە لە ژوورەکە نزیک کەوتەوە. بە دوو پلیکانەی بچووکدا چووە خوارێ. بە دەنگێکی نزم بانگی لە پاسەوانەکە کرد، وەڵام نەبوو. دیارە کەوایە لە ماڵ نیە وەلێ ئەبێت لەم دەوروبەرەدا لە حەوشە بێت چونکە دەرگای ژوورەکەی تەواو لەسەر پشتە زۆر بە پەلە خۆی گەیاندە تەورەکە ئەوەی ئەبریسکایە تەور بوو لە ژێر کورسەکە لە بینی دوو بڕەداردا هێنایە دەرێ هەر لەوێ پێشەوەی لە ژوورەکە بێتە دەرەوە بەو بەرە زوانەوە کە بۆی ئامادەکرد بوو تون بەستی هەردوو دەستی خستە گیرفانی و لە ژووری پاسەوانەکە هاتە دەرێ کەس نەیبینی بەدەم مزەیەکی سەیرەوە کە کەوتو بۆ سەر لێوی بیری کردەوتی ئەمەیان بە یارمەتی ئەقل نەبوو هی شەیتان بوو ئەم ڕێکەوتە بیۆریەکی زۆری پێبەخشی رێگاکەی لە سەرخۆ و بە ویقارەوە ئەبڕی، پەلەی ناکرد، نەوەک گومانی لێ بکرێ، کەمتر تەماشای رێبواری کرد، ئەیویست هەر لێیان نەڕوانێت و چەندە بتوانێ سەرنجیان بۆ خۆی رانەکێشێ. لەوێدا کڵاوەکەی هاتەوە بیر، خوایە، سێ رۆژ لەمەوبەر پارەشم هەبوو، کەچی نەمتوانی کڵاوێک بکڕم. چەند وشەیەکی ناشرینی بە دڵدا هات، کە چاوێکی بە ناو دووکانێکدا گێڕا، لە سەعاتی دیوارەکەیەوە زانی سەعات حەوت و دە دەقیقەیە، ئەبێت پەلە بکات و بە دەوری ماڵەکەشیدا بگەڕێ، پاشان لە لایەکی ترەوە بڕواتە ژوورێ.